نووسینی، ڕەزا سەید گوڵ بەرزنجی، بڵاوکراوەی، ئاراس، دەرهێنانی هونەری، بەدران ئەحمەد حەبیب، بەرگ، ئاراس ئەکرەم ڕەحمان، نووسینی، سەربەرگ محەمەد زادە، پیدلێدان، نادیە عەزیز، هەڵەگری، شێرزاد فەقێ ئیسماعیل و لوتفی شۆڕش، سەرپەرشتکاری، چاپخانە، ئاو ڕەحمان مەحموود، چاپی یەکەم، چاپخانەی وەزارەتی پەروەردە، هەولێر، دوو هەزار و سێ. خوێندنەوەی سیا، جێبەجێکاری دەنگی، زستانەکەی سەخت بوو دوا دوای مانگی ڕێبەندان بوو چەند ڕۆژ بوو بەفرێکی زۆری تێکرد بوو دەور و بەر وەکو مەندیلی مەلا سپی هەڵگەڕابوو دار و بەردی بەست بوو تفت هەڵدا بواە دەیبەستا کاری بەستن و شەختە هەر لە عەسرەوە دەستی پێ دەکردەوە. لە شوێنە سێبەر و نسارەکاندا شەختە لە سەر شەختە دەکەوتەوە و دەیبەستاوە. گۆم و گۆمیلکە و کانیانی هەموو بەستابوو. ڕۆژ بە ڕۆژ بارستایی شەختە ئەستوور و ئەستوورتر دەبوو. منداڵ و مێردمنداڵەکان خلیسکانێ و تەراتێنیان بەسەر گۆمە بەستووەکاندا دەکرد. سواندووکەی خانووەکان چلوورەی پێ داهات بە خوارێ و لە دووڕا وەکوو لوولە و لەتە شووشە دەبریسکانەوە. پێش ئەم زستانەی حازری سێ زستان بەفر لەگەڵ باران کەم بۆوە ئارد وا وشک بۆوە دەتگوت گەلێ لەمە زیاترە باران و ئاوی لێ بڕاوە و بەخۆوە نەدیوە خەڵک هاتبوونە سەر ئەو باوڕێ کە ئەم ساڵیش وەکو ساڵانی پێشوو دەبێت ناو هەناویشی وشک و بریشک ببەوە هاوینان خۆڵ و تەپ و تۆز لە زیاد بووندا بوو خۆڵبارین یەکێ لە نیشانە زەقەکانی وشکی ساڵەکە بوو. ئەو ڕێگەوبانانەی کە ماشێنی زۆر بوو، خۆڵ لە ژێر تایەیاندا وەکو کلی لێ هاتبوو، شەپۆڵ و قۆنگرەی دەکرد. عارد و بانەکان ئەو گەرمییەی کە بە ڕۆژ هەڵی مژیبوو، دەمە و بەیانیش گەر دەست بخرابوایە سەری هەست بە گەرماییەکەی دەکرا. عارد پێڕانە دەگەیشت گەرمایی ڕۆژ لە شەواندا لە خۆ بتەکێنێ گەرمای تری تێدەکردەوە. کێڵگەی جوتیارەکان نەرمە خۆڵی کەم و لە کێڵاندا زۆرینەی دەبووە کەستەکی گەورە گەورە کە دەبووە مایەی ناڕەزایی و پەسند نەکردنی نەهامەتی و نەهاتی وشکە ساڵی کەم بارانی وای لە خەڵک کردبوو ساڵ بە ساڵ لە تۆکردن بترسێن و بتارێن نەهاتی خەڵکی چاوچنۆک کردبوو برا نەیدەویست مستە گەنمێک بداتە برای خەڵک پشتیان لە ڕەوشتی باو و باپیرانیان دەکرد. داوەت و داوەتکاریان وردە وردە تەڵاق دەدا. پوولەچی، چەرچی دەبوون. هەرچی مستە گەرم و جۆیەکی هەبوو، یەکێ دایک و یەکێ باوکی بوو. بە نیەتی گرانفرۆشی، پشتی کەس لێ نەدان، عەمبار دەکران لە ناو چاڵ دادەنران. مەڕدار و ئاژەڵدارەکان پشیان تەنگ و چیقلدانۆچکەیان گچکە بۆوە. چونکە مەڕ و ماڵاتیان بۆ لەوەڕ دەرنەدەکرد و دەبوایە کاو جۆی بدەن ئەمەشیان گران دەوەستایە سەریان لەبەر ئەوەی دوو سێ ساڵ بوو ئەم جۆرە سەرما و بەفر و بارانانە نەمابوو کەمتر حسابی ئالیک دانان و چرۆ خڕکردنەوە و عەمبارکردنی کاو گرزەیان کردبوو لە وەختێکی وەتۆ سارد بووە کە کابرا شەو ئیحتلامی بووە و ویستوێتی غوسل دەرکا دەمە و بەیان چۆتە سەرکانی دیوێتی بەستوێتی و هەرچەندی کردووە بەدەست و قاچ بۆی نشکابوو ناچار بەردێکی گەورەی پێدادا بوو تا کونێکی تێ کردووە و لەوێوە خزاوەتە ناوی. وەختێ لە حەژمەتی تەزی ئاوەکە کونەکەی لێ بزر دەبێ، دەستان دەکوتێ تا بە کونەکە دەکەوێتەوە و دێتە دەرێ. زمانی لە گۆ دەکەوێ. دەبێ هەر لەو بابەتەش بووبێ کە کابرا خۆی نقوم کردووە و ویستوویەتی نیەتی خۆ بسمیل کردن بێنێ، لە سەریەک گوتوویەتی نیەتمە، نیەتمە، جارێکی تر ئەو گووە نەخۆم. لەوە ڕووپاوان دەشت و دەر بەفر بێ بە زەیانە دایدەپۆشی دەڵێن محتاجی وا لێ دەکا سەر بە ماڵە دژمندا بکەی ڕەوە مامز گیان لە بەرە بەستە زمانەکانی تر لە برساندا خۆیان بەناو گوند و ماڵەکاندا دەکرد هەبوو سەر دەبڕان و نۆش دەکران هیواشە بوو دەخالەت و دیلیان قبول دەکردن و تێکەڵی ناو مێگەلەکەی خۆیان دەکرد چێشکە و کۆترەکی ویلکە و کەر و خەرتەل و سۆفە قیتە و سوێسکە و هەوێردە و باڵدارانی تر لە حەژمەتی برسێتی خۆیان بە ماڵان دەدەکرد. هاتیتە حەوشە خۆت پەیت کردبوو. سەرێکت بردە ئەولا، سەرێکت هێنایەوە ئەملا، تاژیەکەش هەر بە دواتەوە بوو کلکی بادەدا. بەفرەکە لە ژێر پێڵاوە گڕنی گڕنیەکەتدا، لە هەندێ شوێندا خرمەی دەهات، لە هەندێ شوێنی دیکەشدا دەبوایە زۆر بە هێمنی و لێهاتووی و لەسەرخۆ لە ترسی خلیسکان هەنگاو بنێی، چونکە عارد و بان بەستابووی و وەک هەسان لووس ببوو. خەڵک ڕۆیشتنی سەر بەفریان لەبیر چووبۆوە، بۆیە هەندێکیان هەڵخلیسکابوون و دەست و قاچیان شکابوو. سەرێکت بۆ ئاسمان هەڵبڕی هەورێکی سپی و لوس و پوس دایگرت بوو دەدوت بە سەدان و هەزاران فریشتە کاری ماڵنجیان تێدا کردووە گوندەکەت لە نەوراییەک دابوو دەدوت لە باوەشی دایکێکی میهرەبان و دلۆڤاندایە خەڵکی گوندەکە ڕیخەڵۆکیان تێگاڵا بوو بۆیە خۆشی و ناخۆشیان خۆشی و ناخۆشی هەمووان بوو لە شین و شاییدا دەستەوایی بوون ئیشکردنی بەکرێ لە ناو گوندەکەدا جێی نەدەبۆوە چونکە ڕاپەڕاندنی ئیش و کاری نێو گوند لە دیوار کردن، سواغدان، ساوەر کوڵاندن و ساوەر کوتانەوە بە زبارە بوو. ئەگەر ماڵێک لە دورنە، قرشە کێشانەوە، کوتان و جەنجەڕ گێڕان، شنەبا دوا کەوتبا، بۆی نەکرابوایە، بە گەلە کۆیی تەواویان دەکرد. هەوری و کورتەک و شەرواڵە مورادخانییەکەی پیرۆت ئەوەندەی خەڵکی گوندی لەبەری دەکرد، ئەوەندە خۆی لەبەری نەدەکرد. هێشتا نەیانگێڕابۆوە نۆرەی بۆ گیرابوو. هەوری بوغز و کینە کەمتر دەیتوانی لە ئاسمانی گوندەکەیاندا ببارێنێ. دەتگوت هەموویان لە هەناوی دایک و باوکیەکە شتێکیان کردبوو بە دەگمەن لە گوندەکانی دی بەدی دەکرا دوو ڕیش سپی سەرناس و عەقڵمەندیان دەستنیشان کردبوو کە دەمڕاست و خەمخۆر و تەگبیر بە دەستی خەڵکی گوندەکە بوون هەر کۆسپێک بهاتایەتە پێشیان و گرێچوێرەیەکی تێکەوتبا دەبووە خەمی ئەوان و دەچووە پێشیان بیریان لە هەموو گچکە و گەورەی گوندەکە دەکردەوە چاوی ئاگایان کەمتر دەنووقا ئاگایان لە کچانی عازەب و کوڕانی هەرزەکار هەبوو، هەردەم بۆیان لەسەر پێ بوون و دەخرانە ناو جغزی تەگبیران. تەگبیری خەمان، تەگبیری دڵان، تەگبیری شاییان، دەرمانی خەم و دڵان. لە دەفتەری ڕیش سپی گوندیدا چارەی دەدیتراوە. فەرهەنگی گوند، هەواڵگر، نهێن گرێکە بۆ خۆی. سەرکەوتنەکەیان لەوەدا بوو ناوەندی دارەکەیان دەگرت، خۆیان بە هیچ تەرەفێک دانەدەدا، تەنیا لەگەڵ حەق و ڕاستیدا بوون. لەبەر هەندێ گوندیەکان قسەی ڕیش سپیەکانیان، تەگبیرەکانیان، تاوتوێکانیان بە ڕاست دەزانن لە ڕایان دەرناچن. بۆیە ئاژاوە، دووبەرەکی، کوشتن، ململانێی پڕوپووت، دزی، تاوان، غەدر لە فەرهەنگی کۆمەڵایەتیاندا دەگمەن بوو. لە دەڤەرەکەدا، ببونە نمونەیەکی باش و دەنگیان دابۆوە و شانازی بە خۆیانەوە دەکەن. ماڵەکەتان کەوتبووە پەڕگەی گوندی هەر لەو شوێنەی کە لێی ڕاوەستابووی سێرەی سەیرکردنت کردە دەوروبەری گوند وەک هێلکە قاز لە پێش چاو سپی دەچەوە دەستت یەکیان لەم لا و یەکیان لەو لا لە پشتێنەکەت توند کرد و هەردوو لاکەت بەیەکەوە ڕاتەکاند و وەکو توندیەکەی تاقی کەیتەوە ئاوا بوو لەبەر خۆتەوە گوتت ئا توندە. بەرو پشتێنم توندە. دەستت برد تورەگە چووکەکەت لە سنگی دیوارەکە کردەوە و دانیشتی. تاژیەکەش بە دەور و پشتدا دەسوڕایەوە. لموزی بە بەفرەکەدا دەهێنا. هەندێ جاریش شەرواڵەکەتی بۆن دەکرد. دەستێکت بە پشتی داهێنا. تا گەیاندتە نێو چەوانی لەوێدا پتر دەستی خۆت هێشتەوە وەکو گەمە لەگەڵ کردن بۆ لاواندنەوە و ناو لەپت پاشان سەری پەنجەکانت بە نێو مووی سەری داهێنا ڕوت تێکرد و گوتت ئەم جارەیان هەر خۆم دەچم تۆ لە ماڵەوە دەمێنیتەوە دەدوت تێت گەیشت دوور کەوتەوە و لێت مەڕ بۆوە پێدەچوو بە قسەکەت ڕازی نەبووبێ بۆیە سەری خۆی شۆڕ کرد و لەگەڵ دوورکەوتنەوەی کلکی بادەدا دەستت برد بەنی نیفۆی دەرچی تورەگەکەت شل کردەوە وەکو بڕینی پێستی نەخۆش کە بۆ پزیشکی نەشتەرگەر واڵا دەکرێ واڵات کردەوە تفاقی نوێت بەسەر کردنەوە کە تفاق و پێویستی ڕاوکردن بوو تورەگە و تفاق هاوەڵی ڕۆژانی ڕاوشکارت بوو کە دەستت لە نێو تورەگەکەت دەگێڕا دەستت بە شتێکی بچووک و درێژوکانی کەوت نەتزانی چییە یان لە بیرت نەمابوو کە پەنجەکانت وەکو گاز گرتی سەریشت بۆ ناوی شۆڕ کردەوە و گرژیتەوە و لەبەر خۆتەوە گوتت ئای کە ڕاوێکی ترسناک و ڕۆژانێکی خۆش بوو دەست لێدانەکە ڕاوە بەرازەکەی ئەو سایهێنایەوە بیرت لەبەر چاوت وەکو فیلم لێدرایە سۆسەی شتێکت کردبوو نەشت دەزانی چییە هەستت ڕاگرت دەستیشت لەسەر پەلە پیتکەی تفەنگە کردبوو خۆت بۆ هەموو شتێکی کت و پڕ ئامادە کردبوو هاوەڵە ڕاوچیەکانیشت لێ دوور بوو تا ئاگاداریان بکەیتەوە دەتزانی لە پشتەوە هەر شتێکیش بێت لە پەنا ئەو گا بەردەوەیە چۆکێکت خێوان دا ئاردی و چاوێک نا هەردوو چاوت گرتە کەرتە شاخەکە هەر ئەوەندە دزانی شتێک لەوێ وەک قەڵەمبازی بۆ دای تفەنگت بۆ بڵند کرد و تەقەت لێوە هێنا لە دووری دوو شەقاوێک تەپەی لێوە هات و کەوتە پێشت. واقت وڕما ئینجا دڵت کەوتە ترپەترپ. گوللەکە تەختی نێوچەوانی بەرازێکی یەکانەی سمی بوو. حەپەسایت و کاس بووی. هێشتا لە شوێنەکەی خۆت جوولەت نەکردبوو کە بە قەدەرایی چەند قومێک لە جگەرە بدەی، هاوەڵەکانت بە دەم تەقەکەوە هاتن. بە گەیشتنیان پتر ئارام بوویتەوە کە چۆکت لە عاردەکە هەڵگرت هەستت بە چوزانەوەی کرد چونکە وردە زیخ و بەردی تێ چەقیبوو. ڕاست بوویتەوە لەسەر کەلەشی یەکانەکە وەستایت و چەقۆکەت لە گیرفان دەرێنا و یەک لە شەفلەکانت لە دەمی دەرکێشا و خستتە نێو تورەگەکەوە. بە تورەگەکەی دەستەوە چوویتە ژوورێ. چەند نانێک و کەمێک خوێت لە ناو شەمێ مشتێک کرد و ئاخنیتە ناو تورەگەکەوە. کە فیشەکدانەکەت لە خۆ بەستە پتر توند و پۆڵی کردیت. فیشەکدانەکە تەنیا پێنج فیشەکی کارخانەی تێدا مابوو. شوێنەکانی تری بەتاڵ بوو. بە مەبەستی پڕکردنەوەی شوێنە بەتاڵەکان قەوانت ناردبووە شار تا بۆتی دابگرنەوە. قەرێتەی تاژیەکەت گرت و لە کادینەکەدا بەستاتەوە. دەماری تاژەکەت دەناسی ئەگەر وات نەکردبا بە دواتدا دەهات کە لێی دوور کەوتیتەوە خۆی بە دواتدا ڕادەپسکان دەیویست وەکو جاری جاران لەگەڵ تابێ و ڕەفیقی ناموافق بێ و لە هات و نەهاتدا پێ بە پێ لەگەڵ دابێ بێ ئەوەی هیچ کام لە هاوڵەکانت ئاگدار بکەیتەوە بە تاقی تەنیا لەو ڕۆژە تووش و سارد و بەستەڵەکە لە گوندی دەرچووی دەتگوت نهێنیەکت پێ و ناتەوێ کەس لی تێبگا ڕێکەوتیش وابوو نە هاوەڵێکت تووش هات نە کەسیش لەو ڕۆژە ناخۆشەدا ڕێی پێگرتیت ئاقاری دوور و نزیکی گوندی هەمووی بەفرێکی ئەستور پەستا بوویەوە و ڕەشاتی بەدەرەوە نەهێشتبووە دڵگەش گەنجێکی پتەو و تونند و تۆڵ چاو نەترس ئازا و بوێر ڕاوچێکی لێزان زۆربەی کاتی بە ڕاو و شکار بەسەر بردووە چەندەها جار لەگەڵ هاوەڵە ڕاوچییەکانی گوندی، شەو و ڕۆژیان لە ئاقار و دەشت و ئەشکەوتەکان بەسەر بردووە. بۆ نێچیر چەندەها جار خۆیان لە بن تاوێر و کەندەڵان و پووش لە بۆسە ناوە. نەتزانیوە هیلاکی و شەکەتی و برسیەتی و تێنوێتی چییە. هەردەم خاوەنی ئەسپی چوارناڵە بووی. ئەسپی سەگڵاوی، تاژی نێچیر بەزێن، تفەنگی بڕنۆ و. ڕاوچییەکانی دەڤەرەکەی هەموویان حەزیان دەکرد تۆ هاوەڵی ڕاویان بی. گۆڕەپانی ڕاو و. دەرپەڕاندنی نێچیر بە دڵگەش گەرمتر و خۆشتر دەبوو. پسپۆڕ بوو لە دیتنەوەی نێچیر، کەم وابووە بە دەستی بەتاڵ لە ڕاو بگەڕێتەوە. بەهرە و بەختت شارەزایی لە ڕاوکردن دەنگی دابوو. هەموو کەس حەزی دەکرد لەگەڵتا بچێ بۆ ڕاو، چونکە ڕاوکردن تام و بۆیەکی تری دەبوو. هەوەڵی تەمەنت بوو کە بۆ ڕاو دەردەچووی، تەدارەک و تفاقی تەواوت لەگەڵ خۆدا هەڵدەگرت. ڕاوکردن لەناو پیر و گەنجانی دەڤەرەکەدا، سیما و نیشانەیەکی دیار بوو. ڕاوە مامز، ڕاوە کەو، ڕاوە سوێسکە، ڕاوە هەوێردە، ڕاوە بەراز، ڕاوە ڕێوی، ڕاوە کەروێشک، ڕاوە ماسی، ڕاوە سیخوڕ، ڕاوە کێوی دەکران. جا وا دەبوو ژمارەی ڕاوچییەکان لە گوندەکانی دەڤەرەکەدا پتر بێ لە گوندێکی کەم. ڕاوچی هەبوو کار و کاسبیی هەر ڕاو بوو. داری لەسەر بەردی دانەدەنا، لە بەیانییەوە تا ئێوارێ بگرە هەندێ جار شەوانیش کار و کاسبی هەر ڕاو بوو. ڕاوچی هەبوو بە تەنیا ڕاوی دەکرد هیواش هەبوو هەردەم حەزی دەکرد لە ڕاوە هاوەڵی هەبێ لە دەڤەرەکە ڕاوچی تێدا هەبوو لەبەر ئەوەی تاژێکەی نێچیرک قورتار نەدەکرد و ناو و شۆرەتی بڵاو ببۆوە ڕاوچیش هەبوو لەبەر خاتری وڵاخ و سوارچاکیەکەی ناوی دەرکرد بوو ڕاوچی تریش هەبوو بەهۆی دەست و تفەنگ و ڕاستی نیشانی ناسرابوو. هی واشەبوو، پسپۆڕیەتیەکەی لە دیتنەوە و سۆسەکردنی نێچیر پەیداکردندا بوو، پێیەوە شورەتیەکەی دەرکرد بوو. بۆیە هەندێکیان بەبێ دیتن و ناسین ناویان بە دیوەخانان و کۆڕ و مەجلیساندا تەشەنەی کردبوو. دەنگیان پێش ڕەنگیان کەوتبوو. فریشتەکانی هەور لە ئاسماندا خەریکی هێنان و بردنی پەڵە هەورەکان بوون و بارانیان خۆش دەکرد. هەوێنی کیرکردن، ڕەشکردنیان دەپڕژاندە ناو هەورەکان و بەفر و ئاویان دەزاندە ناوی. پەڵە هەورەکان لەگەڵ تێزی باکە دەڕۆیشتن. پەڵە هەوری وا هەبوو تەکانی دەدا بە پەڵە هەورە گەورەکان بگات، وەلێ پێش وەخت دەتواوە و بزر دەبوو. پەڵە هەوری کەش هەبوو لە سەرووی پەڵە هەورە گەورەکان دەڕۆیشت، هی واش هەبوو خۆی بە بچووکی گەورەکان دەزانی و لە ژێریانەوە ڕێگەی دەگڕی. ئەو پەڵە هەورانەی کە وەکوو پەمۆیەکی پەڕکراو دەدیتران، نەدەگەیشتنە هەورە دەستە خوشکەکانیان و وەکو لەگلەک کە دەخرێتە ناو دەم و خێرا لە سەر زمان دەتوێتەوە بە ئاسماندا دەتوایە. هەرچەند پەڵە هەورەکان ئامێزانی یەکتر و ئاوێتەی یەکتر دەبوون، تیر دەبوون، ڕەشتر دەبوون، ئەو حاڵە چاکتر بەری خۆریان لە خەڵکی سەر عاردی دەگرت و ئەو بەشە عاردەی ژێر هەورەکە ڕووناکی لێ دەبڕا. عارد تاریک دادەهات، لەگەڵ تاریکی عارد و ئاسمان، ناو دڵ و دەروونی خەڵکە بێ باوڕەکەش تەڵخ و تاریکدا دەگەڕا و دەیانگوت، فشەیە، ساڵانی ڕابردووش ئەو هەورانەمان دیتن و بێبارانیش هات و ڕۆی. لەبەر ئەوەی بە چاوی پار و پێرار سەیری هەورەکەیان دەکرد، ئەوەندە گوێیان بە هەوری.